ئایا دەنگوباسی ئەوانەتان پێ نەگەیشتووە کە لە سەردەمەکانی پێشوودا کافر بوون و لە ئەنجامی ئەو کافرییەیاندا پاداشی کاری خۆیانیان چەشت و لە قیامەتیشا سزایەکی پڕ ئێش و ئازاریان هەیە؟ ذلک بأنه کانت تأتیهم چونکە ئیمانی نەبووە و بەهەشتی بۆ نەبووە و دۆزەخ بووە بە جێگەی، لەبەرئەوە هەر یەکەیان باسی زیان کردوویی خۆی بۆ ئەویان ئەکا، موسڵمانەکانیش پێیان ئەڵێن، ئەگەر ئیمانتان بهێنایە ئەو بەهەشتەی بووە بە جێگەی ئێمە ئەبوو بە جێگەی ئێوەیش، جا هەر کەس باوەڕی بە خوا هەبێ و کردەوەی چاک بکا خوا تاوانەکانی دائەپۆشێ و ئەیخاتە بەهەشتێکی وا وە جۆگە و ڕووباری بە بنائەڕوا و بە فەرمانی خوا و بە فەرمانی پێغەمبەری خوا بجوڵێنەوە و ئەگەر پشتتان لە فەرمانی ئەوان هەڵکرد هیچ زیانێ بە پێغەمبەر ناگا چونکە ئەو هەر ئەوەندەی لەسەرە کە نامەی خوا بە ڕۆشنی بگەیەنێ و گەیاندویشیەتی. اللە لا ئیلاهە ئیلا هو. بێگومان مناڵ و دارایی ئێوە لە مایەی تاقی کردنەوەتان بەولاوە نین تا دەرکەوێ ئاخۆ بە مناڵ و دارایی بایی ئەبن و خواتان لەیاد ئەچێتەوە یان نا خوایش ئەجر و پاداشتی گەورەی لایە بۆ هەرکەسێ ڕێگای ئەو بگرێ. فت واللە شکور حلیم. ئەگەر دارایی خۆتان بە قەرز بدەن بە خوا لەگەڵ ساغی دڵ و دەرونی خۆتانا خوا بە دووقات ئەتان داتەوە و لە گوناهتان خۆش ئەبێ و خوا لە جیاتی بەخشینی کەم پاداشتی زۆر ئەداتەوە و بە حیلمیشە زوو سزای تاوانبار نادا.